ئەڵلقەی بیست و یەک. لە نۆرت کارۆلینا سەرۆکی لیژنەی پێشوازیکردن لێمان کابرایەک بوو بە هەرە دەوڵەمەندی شارەکە دادەنرا خۆی لە پاشان بۆی باسکردم کە دە منداڵی ئامادە کردبوو بە سەبەتەکەی هێلکەوە تا کە هەر لە شەمەندەفەر هاتینە خوارەوە بماندەنە بەر هێلکە. بەڵام کە دیبووی نەخێر مەسەلەکە هەروا بەلاش نییە وازی لە تەگبیرەکەی هێنابوو. ئاگری شەڕ هەر دەهات و پەرەی دەسەند و شاڵاوی بە تین تر دەبوو زیاتر پەلی دەهاویشت و شوێنی تری دەگرتە دەمەوە. ئەوروپا بوو بە وێرانەیەک و قەسابخانە لە هەموو شوێنێک دانرا لە وردوگاکانی مەشقداندا. پیاوان فێری ئەوە دەکران چۆن بە سونگی تاق پەلامار بدەن و چۆن بێن بخۆنەوە و پەلاماری دوژمن بدەن و یەکسەر بیکەن بە زگی دا و جگەر و هەناوی بێننە خوارەوە و ئەگەر سونگییەکە لە گیانیدا عاسی ما یەکسەر دەست بە پەلاپیتکەی تفەنگەکەدا بهێنن تا سونگییەکە بە ئاسانی دەرچێ. هستریا هەتا دەهات پەلی دەسەند. هەر کەسە خۆی بشاردایەتەوە یەکسەر پێنج ساڵ حوکم دەدرا و هەموو کەسێک دەبوو پێناسی خۆی هەڵگرێ. جلی سیدیل بووبوو بە مایەی شەرمەزاری بۆ پیاو. چونکە تاکو تەنە نەبێ گەنج نەبوو جلی ڕەو پای لەبەر نەبێ. ئەگینا یەکسەر داوای پێناسی لێ دەکرا یان ژنێک پەڕێکی سپی دەدایە دەستیەوە. هەندێ ڕۆژنامە تیری ڕەخنەیان ئاڕاستەی منیش کرد. کە گوایە بۆ چی ناچم بۆ مەیدانی جەنگ؟ بەڵام خۆ هەڵناگرێ هەندێکی تر پیاوانە بۆم هاتنە کار و دەریان خست کە کۆمیدیاکانم لە سەربازی پێویستترن. سوپای ئەمریکا بێ ئەوەی تۆزێ بتەکێنرێ گەیشتە فەڕەنسا و یەکسەر داوای کرد بچێتە مەیدانی جەنگەوە. ئەوە بوو چەندێ شەڕی ئازایانەی کرد، بەڵام سەدەها هەزار قوربانی دا. هەر لیستەی کوژراو بوو بڵاو دەکرایەوە. پاشان سوێندخواران داشیان سوار بوو کەوتنە جووڵە. هەر سەرکەوتن بوو بەدوای سەرکەوتن داوە دەستیان دەهێنا تا کار لە کار ترازا و ئەڵەمان نەردی خەوت بەڵام پاش قوربانی دانێکی زۆر. ڕۆژنامەکان بە مانشێتی گەورە دەیاننووسی قەیسەر هەڵات بۆ هۆڵندا. ڕۆژنامەی وا هەبوو، هەموو لاپەڕەیەکی بریتی بوو لە چوار وشە، چەک، داماڵین، ئیمزا، کرا. شەقامەکان هەمیشە جمەیان دەهات، ئۆتۆمبیل بە سەدەها بەدوای یەکا دەڕۆیشتن و لە خۆشیدا هۆڕنیان لێ دەدا. کارگەکان شووتیان لێ دەدا، تەپڵەکان بیست و چوار سەعاتە هەر ڕمبەیان دەهات، دنیا خەریک بوو لە خۆشیدا شێت بێ، خەڵک هەر خەریکی سەماکردن و ئەملاوئەولای یەکتر لێستنەوە و خۆشەویستی بوو. ئەمە خەونە خوایە یان ڕاستییە؟ ئاشتی! ژیانی بێ گرمەی تۆپ و لرمەی مەتەرۆز و تەقەی تفەنگ وەکو ئەوە وابوو ماوەیەکی زۆر بێ لە بەندیخانەدا بیت و لە ناکاوێکا بەرت بدەن. ئەوەندە جڕنا و فڕنا درابووین تا چەند مانگیش دوای کۆتایی جەنگ زاتمان نەدەکرد بێ پێناس بسوڕێینەوە، لەگەڵ ئەمەشا سوێندخۆرەکان لە جەنگەکەدا بردبیانەوە. جا ئەو بردنەوە چی یان چۆن بوو ئەوە شتێکی ترە، بەڵام لەوە دڵنیا نەبوون کەوا ئاشتییان بردووەتەوە. لە هەموو حاڵێکدا یەک شت، یەک و دووی تێدا نەدەکرا، ئەویش ئەوە بوو ئەو شارستانییەتەی کە ئەو کاتە باو بوو بەسەر چوو بوو ئیتر هاتنەوەی نەبوو، چەرخەکە بە تەواوی گۆڕرابوو، لەگەڵ خۆیدا هەموو دابوو ڕسوومەکانیشی ڕاماڵی بوو. لە نیوەی دووەمی ساڵی هەزار و نۆ سەد و حەڤدە بووین، لە کاتێکا کە خەریک بووم لە ئوتێل دەردەچووم و زەنگی تەلەفۆنی ئوتێلەکە لێی دا و بانگ کرام، ئەم تەلەفۆنە نەبوایە، لەوانەبوو سەرجەمی ژیانم ڕێبازێکی تری بگرتایە. سام گۆڵدوینی برادەرم بۆ ڕابواردنی ئێوارەی ئەو ڕۆژە لە خانووە خۆشەکەی سەر دەریا بانگی کردم. کە چووم سەرەڕای خۆشی و دڵڕفێنی ماڵەکە و جێگە و ڕێگەی، گۆڵدوین خۆی کۆمەڵێک ئافرەتی شۆخ و نازداریشی لە دەوری خۆی کۆ کردبووەوە. دەمەدەمی ئێوارە کچۆڵەیەکی ژیکە، لەگەڵ کابرایەکە خۆیان کرد بە ماڵەکەدا. لە بەخێرهاتنکردن زانیم کە ناوی، میڵدرێد هاریس، ە و لە فسکەفسکی دوو کەس لە دانیشتووان تێگەیشتم کە دڵی بە ئیلیۆت دێکستەر ناوێکەوەیە کە ئەویش هەر لەوێ بوو. بە درێژەی ئەو دەمە و ئێوارەیە ئاگام لێ بووک ئەم چاوێکی هەر بەوەوە بوو بەڵام دێکستەر کەمتر گوێی دەدایە. ڕاستییەکەی، هاتنەکەی شتێکی زۆر سەرنجچێژ نەبوو بۆ من و بگرە هەتا کاتێک کە ویستم هەڵسم هەر بە بیریشمدا نەهاتەوە. خەریکی خواحافیزی بووم، هاتە تەنیشتمەوە و پێی وتم. ئەگەر زەحمەت نییە لەگەڵ خۆتا هەڵم بگرە، من لە ڕێگا دابەزم، چونکە شەڕم لەگەڵ ئەو کابرایەدا کرد کە لەگەڵیدا هاتم و ئەو بەجێی هێشتم. لە ناو ئۆتۆمبیلەکەدا بۆم دەرکەوت کەوا کابرای برادەری پێی ناخۆش بووە ئەم ئەوەندە لە دێکستەر نزیک بکەوێتەوە، بۆیە بەجێی هێشتووە. جگە لەمە دانیشی بەوەدا نا کە دێکستەری. چووبووە دڵەوە. لە ڕێگە قسەوباسێکی زۆرمان کرد تا گەیشتینە ئەو شوێنەی کە مەبەستی بوو دابەزێ، خواحافیزیی کرد و ڕۆیشت و منیش لە دڵی خۆما سەرنجی ئەوەم لێ وەرگرت کە لەکچۆڵەیەکی لە سەر بەولاوە هیچی تر نییە. چوومەوە ئوتێل و هێشتا خۆم نەگۆڕی بوو زەنگی تەلەفۆنی ژوورەکەم لێ دا کە سەیر دەکەم میڵدرێد هاریس خۆیەتی. هیچ مەبەستێکم نییە تەنها ویستم بزانم چی ئەکەی. شتەکەم پێ سەیر بوو وەکو ئەو وابوو دوو خۆشەویستی چەند ساڵە بین. خەریکم دەچم نیوە ڕۆژەکەم ئەکەم و دوای ئەوە هەندێ ڕائەکشێم و ئەخوێنمەوە. ئه ئه ئه چ جۆرە کتێبێک ئەخوێنیتەوە؟ ژوورەکەت چۆن چۆنییە؟ نەحلەت لە درۆزن. قسەکەیم هەرچەند ناشیانەش بوو، پێ ناخۆش نەبوو، دەستم کرد بە ڕاز و نیاز لەگەڵیدا. کچەکە لێی پرسیم. کەی بتبینم؟ وەڵا حەزەکەم، حەزەکەم ئێوارە پێکەوە شێو بکەین. بەڵێ. ئێوارە داهات، بەڵام ئەگەرچی جوان و یەکجار دڵڕفێن بوو، کەچی نازانم بۆچی ئەوەندەم زەوڵە گەڵا نەبوو. وەک ئەوەی پیاو لەگەڵ کچۆڵەیەکی جواندا دەیبێ، ڕاستییەکەی تەنها بیرم لە جنس دەکردەوە لەگەڵیان نەک شتی تر، بەڵام دڵاری و شتی تر کە لەوانەیە ئەو چاوەڕوانی بووبێ ئەوە هەر بە خەیاڵیشمدا نەدەهات. تا سێ و چوار ڕۆژ لەوەودا کە تۆمی بەردەستیکەر وتی تەلەفۆنی کردووە هەر بە بیریشمدا نەهاتەوە، بگرە، هەر بە تەنگەوەش نەبووم جارێکی تر چاوم پێی بکەوێتەوە یان نا، بەڵام نازانم بۆچی قسەیەکی ئەم کابرایە دڵمی بزواند و هێنامیە وەزعێکی ترەوە، کابرا وتی شۆفێرەکەت دەڵێ ئەو ڕۆژە ئاغامم لەگەڵ ئافرەتێکی تابڵێی جوان و شەنگدا دیوە، دوابەدوایەوە چەندەها شەوی تر پێکەوە شێو کردن، دانس کردن، شەوچەرەی بەری مانگەشەو و بەشەو لە بەلەمدا پێکەوە، ناوەڕاستی دەریا پشکنین ڕوویدا، تا ئەوەی لەم جۆرە حاڵانەدا چاوەڕوان دەکرێ هاتە دی و میلدێر کەوتە گومانەوە کە لەوانەیە سکی هەبێ، بۆیە بڕیارم دا بە بێدەنگی مارەی سەرتان نەیەشێنم. تۆم ڕۆژ و سەعاتی مارەکردنەکەی ڕێک خست و بڕیار درا سەعات هەشتی ئێوارەی هەینی هەر دوو لا ئامادە بین. ئەو ڕۆژە تا درەنگ هەر لە ستۆدیۆ مام و یەکجار سەرم قاڵ بوو سەعات حەوت و نیو تۆم هاتە ژوورەوە و بە گوێی دا شرپاندم، خۆ لە بیرە نەچووە کە سەعات هەشت وا دەتەیە؟ بەنابەدڵییەکەوە خۆم ئامادە کرد و تا چووینە ناو ئۆتۆمبیلەکەوە وورتە نە لە من و نە لە ئەوەوە نەهات. لە ناو ئۆتۆمبیلەکەدا پێی وتم کە دەبێ سەعات هەشت هەردووکمان لە ماڵی ئەو مەئموورە ئامەدە بین کە ئەم جۆرە کارانە ئەکا. مارە بڕینەکە تابلێی سارد و ساکار و. خەریک بووین بڕۆین کابرای مەئموور وتی. چارلی، لە بیرت نەچێ ئەی نابێ بووک ماچ بکەی. ئاه ئاه وەڵڵاهی ڕاست ئەکەی ڕاست ئەکەی تۆ ڕاست ئەکەی. خەیاڵم پەرت و بڵاو بوو. هەستم بە نابەدڵییەک دەکرد، وەکو غافڵگیر کرابێتم ئاوا بووم. لەگەڵ ئەمەشا لایەکی ترەوە هەستم بەوە دەکرد کە پێویستە ژنێکم هەبێ. مێلدێردیش گەنج و جوان بوو، هێشتا بە تەواوی نۆزدەی تەواو نەکردبوو، ئەگەرچی من دە ساڵ لەو گەورەتر بووم بەڵام ئەمە بەلامەوە مەسەلەکەی زۆر نەدەگۆڕی. مەترسی زۆرم ئەوە بوو لەگەڵیدا هەڵنەکەم و ببێتە مایەی پچڕینەوەم لە کارەکەم. لەگەڵ ئەوەشا کە ژن هێنانەکەم لە ئاکامی دڵاریدا نەهاتبووە دی بەڵام پڕ بە دڵدەمی ژنەمێردایەتییەکی سەرکەوتوو بەرینە سەر بەڵام ئەو زیاتر لایەنی خەیاڵبازی گرتبووە بەر و هەرچەندەم لەبارەی نەخشە و ئاواتی دواڕۆژەوە بۆ باس دەکرد وەک واسنی ستارتم بۆی ئاوەها ڕۆژی دووەمی پاش مارەبڕین لیویس مایەر ناوێک کە لە شەریکەی میترۆ گۆڵدن مایەردا شەریک بوو هات بۆ لامان و داوای لە میلدرێد کرد لە شەش فلمدا بە ساڵانەی 50 هزار دلار دەوری بۆ ببینێ منە من پێ ناخۆش بوو بە ئەوم وت نەکەی ڕازی بی ئەگەر حەزەکی کار بکەی من خۆم هەر فلمەی 50 هزار دلارەکەت بۆ دابی نەکەم بە قسەمی نەکرد و دوایی کەوتە کێشە و بەرەوە لەگەڵ میترۆ گۆڵدن مایەردا پاش ماوەیەک دەرکەو کە مەسلەی سکپڕیەکەی ڕاست نییە بەڵام ئەم ماوەیە کارێکی زۆری کردە سەر توانام و لە یەک فلم بولاوە هیچی ترم بۆ بەرهەم نەهێنرا. هەستم بە ماندوێتییەکی یەکجار دەکرد، بۆیە ملم نا بۆ جێگەیەک کە بۆ ئەم مەبەستە جێی خۆی بوو، لەوێ کۆگان ناوێک لە ئاهەنگێکدا سەمای دەکرد. پاش ئەوەی سەماکەی تەواو کرد، منداڵێکی چوار ساڵەی هێنا سەر شانۆ، لەگەڵیا پێکەوە بۆ تەماشاکەران نووشتانەوە. پاش نووستانەوە، لەگەڵ باوکیدا منداڵەکە یەک دوو شتی سەیر سەیری لە سەر شانۆکە کرد کە مووانی هێنایە قاقای پێکەنین و ناچار جارێکی تریش هێنرایەوە سەر شانۆ و ئەمجارە هەندێ شتی سەیرتری کرد، بەڵێ، جاکی کۆگان بەم کردارە سەیر سەیرانەی جێی خۆی لە دڵی هەموو خەڵکەکەدا کردەوە. لە دڵی خۆما هەروا بیرم لە پڕۆژەی فیلمێکی نوێ دەکردەوە. نازانم لەم کاتەیا چۆن جاکیم هات بە بیردا و بۆ ئەو برادەرانم باس کرد کە لە دەورم کۆ ببوونەوە. لەگەڵمدا خەریکی مەقۆمەقۆی پڕۆژەکە بوون. یەکیان وتی، بیستوومە لەگەڵ شەریکەی ڕۆسکۆ ئەربەکڵدا عەقدی فیلمێکی ئیمزا کردووە، یەکسەر بێ ئەوەی هۆشم بەخۆمەوە بێت دەستێکم دا بە دەستەکەی ترمدا وتم خوایە بۆچی ئەمەم بەر لەمە نەهات بە بیرە بلیمەتی ئەم منداڵە بۆ فیلم وێنەی نییە، فیکرە بە دوای فیکرەدا لێشاویان هێنایە ناو مێشکمەوە، بۆ نموونە کابرای ئاوارە جامچی بێ ئەم منداڵەش بە کۆڵان و شەقامەکانا بسڕێتەوە و پەنجەرە بشکێنێت دوای بە دوای ئەو ئاوارەکە بێت و چاکیان بکاتەوە. یەک ڕۆژی ڕەبەق هەڵتوتکام و بیرم لەم چیرۆکە کردەوە و وێنەکانی چیرۆکەم بۆ تاخمی یاریدەدەر باس دەکرد و ئەوانیش وەکو سام گرتبێتیانی ئاوەها گوێیان هەڵخستبوو واقیان وڕمابوو بۆچی من ئەوەندە بۆ کڵاوێکی بابردوو بە پەروەشەوەم هەر ساتە ناساتەش دەموت جا فایدەی چی خۆ لە دەستی من چوو دەک داخی گرانم. ئەو ئێوارەی و شەویش هەر خەریکی دروستکردنی چیرۆک بووم لەگەڵ ئەم مناڵەیە بۆ بەیانەکەی هاتمەوە ستۆدیۆ بێ ئەوەی بزانم بۆ تاخمەکەم بۆ مەشەکردن بانگ کرد یەکێ گوتی جاخۆ هەرو منداڵە نییە لەم دنیاەدا منداڵە قولە ڕەشێک پەیدا دەکەین سەرێکم لە قام دڵم بە هیچ کەس لە جاچی بەو لاوە ئاو ناخواتەوە سەعات گەیشت بووە دەوروبەری یانزە و نیو جارچیەکەمان بە هەڵەداوان خۆی کرد بە ژووردا هەناسەی سوار بوو بوو بە ئاستەم قسەی بۆکرا کورە ئەوە جاکی نییە کە لەگەڵ ئەربەکەڵدا عەقدی ئیمزا کردووە جاک کۆگانی باوکێت وەک گەشکە گرتوو لە کورسیەکەم ڕاپەڕیم بەڕاستە دەک بە قوربانی دەمە بم کوڕە خێراکە هزار جار بە قوربانتان بم باوکیم بە تەلەفۆن بۆ پەیدا بکەن دەی پێی بڵێن یەک دەقیقەڕانەوە سێوەکسەر بێ بۆ ئێرە دەبڵێن بڵێن ئیشەکە زۆر گرنگە هەموو ستۆدیۆ خرۆشا بوو بوو بە فرکان فرکان تا دوو سەعات کابرامان بۆ نەدۆزرایەوە پاش ئەوە. لە ناکاوێکا پەیدا بوو نازانم بۆچی ئەوهام لێهاتبوو ئاگام لە خۆم نەبوو بۆیە وەک گەشکە گرتوو شاڵاوم بۆ کابرا هێنا. کورە وەڵاهی وەک تۆپ دەنگ دەداتەوە شت لەمە گەورەتر نابێ نا هیچم لێی ناوێ تەنیا ئەم فیلمە نەبێ ئەمە ژیانی کوڕەکەت دەگۆڕێ و دەیکا بە شتێکی تر. لەم جۆرە قسە بێ سەرەوە زۆرانەم کرد و لەوانەیە کابرا وای زانیبێ شێت بووم. ئەویش سەری سوڕمابوو، بۆیە کە من ڕاوەستام وتی، تۆ باسی کێیەکەی؟ کوڕی من؟ منیش وتم، بەڵێ بەڵێ کوڕەکەی تۆ، ئەگەر بهێڵی تەنیا لەم فیلمەدا یاری بکا. ئەویش وتی، ئێ ئینجا کاکی خۆم بۆ وا پەشۆکاوی؟ ئەم توتکە سەگە هەر با بۆ تۆ بێ. دەڵێن سەگ و منداڵ باشترین ئەکتەری سینەمان. مناڵێکی یەک ساڵە بخەرە ناو بانیۆیەکی حەمامەوە، بنیسکێک سابوونی بۆ بخەرە ناو بانیۆکەوە هەر کە هەوڵدەدا هەڵیگرێتەوە دەیەها وێنەی بە پشتدا خەر دروست دەکا. هەموو منداڵێک بریتییە لە کانێکی بلیمەتی تەنها دەبێ بزانی ئەم بلیمەتییە چۆن دەردەهێنی. بەڵام جاکی خۆی بۆ خۆی تۆپەڵێک بلیمەتی بوو بۆیە هەر نەختێک پوختەکردن و مەشقی دەویست. لە فیلمی منداڵەکەدا دیمەنێک هەیە کە تێیدا منداڵەکە خەریکە بەردێک بۆ پەنجەرەیەک دەهاوێ، پۆلیسێک لە پشتیەوە خۆی مات داوە و هەر کە دەست هەڵدێنێتەوە تا بەردەکە بهاوێ دەستی لە چاکەتی پۆلیسەکە دەکەوێ ئاوڕێکی لێ دەداتەوە ئینجا زیرەکانە بەردەکە هەڵدەدا بۆ ئاسمان و دەیگرێتەوە و دوایی لەسەر خۆ فڕێی دەدا و دەکەوێتە نەرمە لۆقە و لەناکاوە تێی دەتەقێنێ و وەک گوللە تیز کە بۆی دەردەچێ. هەر یەکجار دیمەنەکەم بۆی باس کرد ئیتر سێ یان چوار جار لە بەرچاوم کردیەوە جار لە دوای جار ئەوەندە بە دڵ و بە گیان لەگەڵیدا تێکەڵ دەبوو کە هیچ کورتیەکی نەدەهێنا واتە بزوتنەوەکان وا هەستیان دەجوڵان کە هەردووکیان پێکەوە تێکەڵاو دەبوون. بێگومان هەموو دیمەنەکانی بە ئاسانی بۆ نەدەکرا بە تایبەتی دیمەنە ساکارەکان یەکێ لە سروشتەکانی دیمەنی ساکار ئەوەیە بە ئاسانی ناکرێ. جارێکیان لێم داوا کرد هەروا ساکارانە خۆی بە دەرگایەکەوە هەڵواسێ، بەڵام چونکە شتەکە زۆر ساکار بوو شەرم گرتی و ناچار وازمان لێ هێنا. زۆر گرانە هەروا ئاسایی تەمسیل بکەی ئەگەر لە مێشکتدا بنەڕەت یان ناوەخنێک دانەڕشتبێ. با بێینەوە سەرو کاری میڵدرێد. ئەگەرچی لە دڵمدا بە قایمیت چەسپابوو، بەڵام ژن و مێردایەتییەکەمان هەتا بڵێی ناڕێک بوو، سروشتی نزم نەبوو، بەڵام هەتا بڵێی دڕ بوو. هەرگیز ڕێم نەدەبرد بچمە ناو مێشکێوە، هەمیشە ئاڵۆز بوو، چاوەکانی بەرەو ئاسۆی تر وێڵ بوون. ساڵێک پاش ئەوەی بیخوازم مناڵێکی بوو، بەڵام. لە سێ ڕۆژ زیاتر نەژیا. هەر ئەمە سەرەتای سست بوونی بناغەی ژن و مێردایەتیمانی دانا و لەگەڵ ئەوەشا کە لە یەک ماڵدا دەژیاین، بە دەگمەن نەبوایە چاومان بە یەکتر نەدەکەوت، چونکە هەر یەکەمان لە ستۆدیۆکەی ئەوەندە سەرقاڵ بوو کە ئاگای لەوی تر نەبوو. ئیتر هەر لەوە نەدەچوو هەر ژن و مێردیش بین. جاری وا هەبوو یەک هەفتە نەدەهاتەوە ماڵ و من تەنها بەوە دەمزانی لە ماڵ نییە کە دەرگای ژوورەکەی بە کراوەیی بەجێ دەهێشت تا وەلیهات ئیتر شتەکە تامی تیا نەما و هاتە سەر تەقینەوە.